شەوی دو سەد و شەست و یەک. شەهرزاد جێڕایەوە ئەوە هەواڵی زبێدەی ئەودیە بوو ئەلادین جلی ماتەمی پۆشی چوونە سەرای حکومڕانی نەما دڵگران و چاو بە فرمێسک بوو خەلیفە لە جەحفەری وەزیری پرسی بۆچی عەلادین نایەتە سەرا جعفەری ژووتی میری مسلمانان عەلادین تەزیەباری زوبێدەی ژنیەتی خەلیفە ژووتی پێویستە سەرخۆشی لێ بکەین وەزیروتی فەرمایشتە ئەمجا خەلیفە وەزیر و چەندین کە سوار بوون بەرەو ماڵی عەلادین عەلادین بینی خەلیفە وەزیر و هەندێ لە پیاوانی دەربار سوار بوون لەبەریان هەستا و کڕنوشی بۆ خەلیفە برد خەلیفە پێی وت خوا پاداشتی خێرتان بداتەوە ئەلادین وتی خوا پایەدارت کە ئەی میری مسلمانان خەلیفە پرسی ئەلادین بۆ لەسرا دابڕاوی ئەیژوتی لەبەر خەم و پەژارەی زوبێدەی خێزانم ئەی میری مسلمانان خەلیفەژوتی پەژارە بتارێنە ئەو خوا لێ خۆش بوو پەژارش دادت نادا ئەلادین وتی تا ئەمرم پەژارەی ئەوم ئەمێنێ خەلیفەوتی خوا پاداشتی لە دەستچووەکەت بداتەوە نەفێڵ و نەسامان مردن ناجێڕێتەوە دواوە ڕەحمد لەوەی وتێتی مرۆڤ تەمەنی درێژەش کێشێ لەسەر دارەمەیت خۆی ڕائکێشێ کە هۆنراوەکەی تەواو کرد ئامۆژگاری کرد لە سەرای حکومڕان لەمە دوا دانەبڕێ هەستان و ڕۆشتن بۆ بەیانی ڕۆژی دواتر ئەلادین سوار بوو بەرەو سەرا کە گەیشت چووە ژووری خەلیفە و کڕنووشی بۆ برد خەلیفەش لەسەر کورسیەکەی هێستا و ڕێزی گرت ئەم جاوتی عەلادین ئەم شەو تۆ میوانی منیت ئەم جا چووە سەراوە کەنیزەکێکی بانکرد ناوی خۆراکی دڵان بوو پێیوت عەلادین ژنێکی هەبوو ناوی زوبێدە بوو خەمڕەوێنی بوو ئێستاش ئەمەوێ عودی بۆ بژەنی گۆرانی وای بۆ بڵیت هەرگیز نەیبیستبێ بەڵکو تۆیش خەمی بڕەوێنی کەنیزەکە دەستی کردە ژەنینی عودەکەی و چەند ئاوازێکی عجایبی دەرهێنا ئەم جا خەلیفە پرسی ها علادین دەنگی ئەم کەنیزەکەت بەلاوە چۆنە ئەیژوتی زوبێدە دەنگی خۆشتر بوو ئاوازی وایە ژەنی بەردیشی بۆ پێکەن ئەم جاپرسی ئاخۆ ئەم ئاوازانت پێ خۆش بوو ئەلادین وتی بەڵێ ئەی میری مسلمانان ئەمجا خەلیفەوتی بەم کە لەیە ئەم کەنیزەکە و کۆمەڵەکەی دیاری منە بۆ تۆ ئەلادین پێیوا بوو خەلیفە گاڵتەی لەگەڵەکە ئەمجا کەنیزەکە گۆرانی بێژەکەی بان کرد و پێیوت ئەوە خۆت و کۆمەڵەکەتم بەخشی علادین گۆرانی بێژەکەش زۆری پێخۆش بوو چونکە دڵی چوو بۆ علادین ئەم جا خەلیفە لە کۆشکی سراوە بەرەو دیوەخان بۆوە دواتر بانگی حەماڵەکانی کرد فەرمانی پێدان کەشتومەکی گۆرانی بێژ و کەنیزەکانی بەردەستی بخەنە سەر تەختە ڕەوانەکە و بیان گوێزنەوە بۆ ماڵی علادین ئەوان بەرەو ماڵی علادین بوونەوە خەلیفەش چوە سرای حوکمڕان ئەمجا دەوام تەواو بوو دیوەخان داخرا و خەلیفە بەرەو ماڵ بووە هەرکە خۆراکی دڵان خۆی و چلکەنیزەکەی گەشتە ماڵ فەرمانی دایە دوو خزمەتکارە خەساوەک هەریەکە و لەلایەکی دەرگای دەرەوە لەسەر کورسی دابنیشن کە علادین گەڕایە و دەستی ماسوکەن و بڵێن خاتوو خۆراکی دڵان ئەڵێ با بفەرمێ بۆ کۆشک خەلیفە خاتون و چلکەنیزەکی پێشکەش کردووی دوانەکەش وتیان بە چاوان ئێوارە کە علادین گەڕایە و ماڵی ڕوانی دوو خزمەتکاری خەساوی خەلیفە لە بەر دەرگاکەیدان زۆری پێسەیر بوو بەخۆی وت ڕەنگە ئەمە ماڵی خۆمان نەبێ ئەگەر نا ئەمە چییە؟ کە دوو خزمەتکارە خەساوەکە عەلادینیان بینی بەرەو ڕووی چوون دەستیان ماچ کرد ئەمجا پیان وت ئێمە لە خزمەتکارانی خۆراکی دڵانین سەر بە خەلیفەین خەلیفەش خۆراکی دڵان و ئێمەی پێشکەش بە تۆ کردووە ئەویش پێی وتن بڕۆن پێی بڵێن بە خێراتن یەکەم ئەمجا بزانن کە لە کۆشکی خەلیفە بوو ڕۆژانەکەیان چەند بوو ئەمجا چوونە لای خۆراکی دڵان ئەمەیان پێوت ئەویش وتی ڕۆژی سەد دینار کە علادین ئەمەی بیست بەخۆی وت پێویستم بەمە نەبوو کە خەلیفە پێشکەشی کردوم چارم ناچارە ئیدی علادین ڕۆژانە سەد دیناری بۆ کەنیزەکە ئامادەکرد تاکو ڕۆژێکیان لە دیوەخان دابڕە بۆیە خەلیفە بە جەعفەری وەزیری وت من خۆراکی دڵانم پێشکەش بە علادین کرد تاکو جێژنەکەی بۆ بگرێتەوە ئاخۆ بۆچی دیار نییە وەزیری ژوتی میری مسلمانان ڕاستیان وتووە ئەوەی خۆشەویستی خۆی ئەدۆزێتەوە هاوڕیانی بیرەچێتەوە خەلیفە ژوتی دابڕانی بێهۆ نییە بۆیە پێویستە سەردانی بکەین چەند ڕۆژێک لەمە پێش ئەلادین بە وەزیری وتبوو کە پەژارەی لە دەستدانی زوبێدەی ژنی بە خەلیفە وتووە ئەویش خۆراکی دڵانی پێشکەش کردووە وەزیریش پێی وتبوو گەر خەلیفە خۆشی نەویستی دایە ئەو دیارەی نەدایتێ ئەلادینی ژوتبووی کە تا کوێستا مارم نەبریوە لە خۆم کە وەزیر هۆیەکەی لێپرسی بووتبووی ئەو ژنەی بۆ سەرۆکان ڕەوایە بە کەڵکی خزمەتکاران نایە ئەمجا خەلیفە وەزیر سەردانی عەلادینیان کرد ئەویش بە خێری هێنان و دەستی خەلیفەی ماچ کرد کە خەلیفە عەلادینی ڕوو بە پەژارەی بینی پێیوت عەلادین ئەوە بۆچی خەمباری عەلادین وتی ئەی میری مسلمانان ئەوەی مڵکی شابێ بۆ خزمەتکار نابێ تا ئێستاش بە تەواوی ئەم کەنیزەکەم نەبینیوە خۆزگە ڕزگارت دەکردم خەلیفەژوتی ئەمەوێژ نەکە ببینم تاکو سڵاوی لێ بکەم ئەلادین وتی هەر ئێستا ئەی میری مسلمانان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتیەم جا خەلیفە چووە ژوورەکەی خۆراکی دڵان ئەویش لەبەری هەستا و کڕنوشی بۆ برد خەلیفە پێیوت مارەی بڕید لە خۆی ژنەکە ژووتی نەخێر ئەی میری مسلمانان ئەم جا فەرمانی دا بیان بنەوە کۆشکی خۆی بە علادینیشی وت پێمان لێمە بڕە ئەم جا خەلیفە سوار بوو بەرەو ماڵبووە علادین ئەو شەوە لی نووست بۆ سبێنێ سوار بوو بەرەو سەرای حکومڕان لە شوێنی سەرۆکی شەستەکە دانیشت خەلیفەش فەرمانیدا دههزار دینار بدەنە وەزیر ئەم جا بە وەزیری وت بڕۆ بۆ بازاری کەنیزەک فرۆشان کەنیزەکێکی دههزار دیناری بۆ بکڕە وەزیریش ئەلادینی لەگەڵ خۆی برد بۆ بازاری کەنیزەک فرۆشان وا ڕێکەوت هەر ئەو ڕۆژە میری خەلیفەی بەغدا میر خالید ئەنێرێ کە کەنیزەک بۆ کوڕەکەی بکڕێت چونکە خاتوو نیژنی کوڕێکی ناشرینی ببوو ناوی حەبزلم بەزازە بوو تەمەنی گەشت بووە بی ساڵان کەچی فێرەسواری ئەسب نەببوو بەڵام باوکی شۆڕەسوار و بەجەرگ بوو لە شەوی ئەنگوستە چاودا سواری ئەسب ئەبوو دایکی بە باوکی وتبوو کە ئەوێ ژنی بۆ بێنێ باوکیشی وتبووی ئەم کوڕە ناشیرین و پیس و بۆگەنە بۆیە دایکی وتبووی کەوا بوو کە نیزەکێکی بۆ کرین قەدەری خواوا بوو هەرە و ڕۆژەی وەزیر و علادین ئەچنە بازاری کەنیزەکان میرخالیدی خەلیفەی بەغدا ژەچێتە هەمان بازار بۆ کڕینی کەنیزەکێک بۆ کوڕە ناشیرینەکەی هێندەیان زانی دەڵاڵێک دەستی وا بەدەست کەنیزەکێکی شەنگ و چاومەست حەب زوڵم بەزازە بە باوکی وت بابە ئەو کەنیزەکەم بۆ بکڕە دەڵاڵ پرسی کەنیزەکە ناو چییە؟ ئەوی ژووتی یاسەمین ئەم جامیر خالید بە کوڕەکەی وت گەر بەدڵتە لە مەزادەکەدا نرخەکەی زیادکە ئەم جا کوڕەکە بە دەڵاڵەکەی وت لەسەر خۆ چەندە ئەم کەنیزەکە دەڵالەکە وتی هزار دینار ئەمی ژووتی لەسەر من بە هزار و یەک دینار ئەلادین هەڵیدایە لەسەر من بە دوهزار دینار تاکو وای لێ هات هەر کە کوڕە ناشیرینەکە دینارێکی خستە بان نرخی کەنیزەکەکە عەلادین هەزار دیناری خستە سەر کوڕی میرخالی توڕە بوو پرسی ئەی دەڵاڵەوە چێە زەمەکە بەسەر نرخەکانی منەوە دەڵاڵەکە وەڵامی دایەوە ئەبوو جەعفەر وەزیر ئەوێت ئەو کەنیزەکە بکرێ بۆ عەلادینی خاڵدار نرخی کەنیزەکە گەیشتە دههزار دینار ئیدی خاوەنەکەی بە عەلادینی فرۆشت دواتر ئازادی کرد و مارەی بڕی و بردێەوە ماڵ دەڵاڵ و کوڕە ناشیرینە کە گەڕانەوە خەلیفە لی پرسین کوا ئەو کەنیزەکەی کە کڕیوتانە دەڵاڵەکە ژووتی ئەلادینی خاڵدار کڕی و ئازادی کرد و لە خۆی مارە کرد و بردەوە بۆ ماڵی خۆیان کوڕە زۆر بە تاسەوە بوو بۆ ئەو کەنیزەکە زۆری خەم بۆ خوارد تاکو لە جێگا داکەوت کە دایکی بە نەخۆشی و زەر هەڵگەڕاوی و لاوازی بینی لی پرسی کوڕم ئەوە بۆ ئاوا لاواز بووی ئەوژوتی دایەجان یاسەمینیم بۆ بکڕن دایکی وتی با گوڵفرۆشەکە ببینم مەرز بێ یەک دەست کە دیاسەمین بۆ بکڕم کوڕەوتی ئەو یاسەمینە نا کە بۆ نەکرێ ئەو کەنیزەکەی کە باوکم بۆی نەکڕیون ئەم جا لە مێردەکەی پرسی بۆچی ئەو کەنیزەکەت بۆ نەکڕیوە مێردەکەی وتی ئەو یەکە بۆ گەورە پیاوانە بۆ خزمەتکاران نابێت بۆم نەکڕە چونکە علادینی سەرۆکی شەستەکە بۆ خۆی ویست کوڕ لە نێو جێگادا وشک هەڵدەڕا چونکە نەفسی لە خواردن گیرا دایکی تووشی خەمۆکی بوو ڕۆژێکیان کە بە پەژارەوە لە ماڵەوە دایکی کوڕە ناشرینە دانیشت بوو پیرێژنێکی لێ پەیدا بوو ناوی دایکی ئەحەبوو کە بە حەوجۆشی دزان ناسرا بوو کلی لە چاوانە فڕان هەر لە یەکەم بینیندا ئەو سیفاتانە تێدابینی کردیانە پێشەنگی دزان ئەویش هەر لە یەکەم کاردا کە پارەی دزیبوو گیرا بردیانە بەردەم خەلیفە ئەویش فەرمانی کوشتنی دا بەڵام وەزیر کە داوای ناگەڕایەوە داوای لە خەلیفە کرد بیبەخشن بەخشیان خەلیفەش پرسی چۆن بۆ کەسێک گەپاڕیتەوە کە بەڵای زیان بەخشە بە خەڵک وەزیری ژوتی بەندی کە گەورم چونکە بەندی خانە گۆڕستانی زیندوانە جێی لاقرتەی دوژمنانە خەلیفەش فەرمانی دا بەندیان کرد دایکی هاتوچۆی ماڵی میرخالی دیەکرد کە هەر جارەی ئەچووە سەردانی لە بەندیخانە پێوت چەندم پێوتیت کاری حرام تەرک بکە ئەویش ئەیوت قەدەری خواوا بوو بەڵام دایە گیان کە چووی تەلای ژنی میرخالیت لی بپارڕێ و ڕزگارم بکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە پیرێژنە چوە لای ژنی والی بینی خەمبارە لی پرسی ئەوە بۆ خەمباری ئەوی ژوتی حەبزۆڵم بەزازەی کوڕم ون بووە ئەیژووتی، خوا بێوویت بکا، تووشی چی بووە؟ دایکەکەش بە سەرهاتەکەی بۆ گێڕایەوە پیرێژنە وتی کەوا بۆی بێت بە فێڵ و فریودان کوڕەکەت لەم گرفتە ڕزگار بکەم. دایکی کوڕە پرسی جا بە نیازی چیت پیرێژنە وتی من کوڕێکم هەیە ناوی ئەحەی حەوجۆشی دزانە. ئێستا بەدەستی بەستەوە لە بەندیخانەیە کە لە زنجیرەکەی نووسراوە بەندی تامردن. تۆ ئەبێت خۆت بڕازێنیتەوە ئەمجا بچیتە لای مێردەکەت و پێی بڵێیت داخوازیەکم هەیە مێردەکەشت دەڵێ داخوازی چییە تۆیش ئەڵێیت ئەبێت سوێندم بۆ بخۆی کە دڵم ناشکێنی ئەگەر بەسەری خۆی یان بە تۆ سوێندی خوارد بڵێ ئەبێت تەلاق بخۆی کە تەلاقی خوارد ئەمجا بڵێ کەسێک بەندە لە بەندی خانە بە ناوی ئەحە حەوجۆشی دزان کاتی خۆی پێشەنگ بووە دایکێکی داماوی هەیە دامێنی گرتوم و لێم پاڕاوەتەوە کە پێت بڵێم لای خەلیفە بۆی بپارڕیتەوە بەڵکو خەلیفە لێ خۆش بێت ژنەکە ژووتی بەسەر چاوان کاتێک دایکی حەب زڵم بەزازە بە ڕازاوەی چۆ لای مێردەکەی کۆڵی لێنەدا تاک و تەلاقی پێخوارد کە لای خەلیفە بۆی پاڕێتەوە بۆ بەرەبیانی ڕۆژی دواتر نوێژی بەیانی کردو ئەم جابەرە و بەندی خانە بووە ئەحەحەو جۆشی دزانی بان کرد لێ پرسی ئێستا پەشیمانی لە کردەوە خراپەکانت ئەحە وەڵامی دایەوە تۆ بەم لای خی گەورە بە دڵ و زمان کردووە والی لە بەندیخانەی ئازاد کرد و بە قۆڵ بەسکراوی بردیە سەرای حکمڕان ئەمجا چۆ لای خەلیفە و کڕنوشی بۆ برد ئەویش پرسی میر خالیت داوای چیەکەی ئەویش هەر بە کۆت و زنجیرەکەەوە بردیە بەردەم خەلیفەویش پرسی حەوجۆش ئەوە ماویت حەوجۆشی ژووتی ئەی میری مسلمانان تەمەنی خوێڕیان خاوتر تێپەڕێ ئەم جا خەلیفە پرسی میر خالید ئەمەد بۆچی هێناوە میر خالیدی ژووتی قوربانەمە دایکێکی بێکەسی هەیە هەر ئەم کوڕەشکە بە بەسەر دەست و پێی مندا کەوتووە کە لە لای بەڕێستان بۆی بپارڕێمەوە لی خۆش ببێت و حەوجۆشیش تۆبەی کردووە ئەمجا جارێکی دی بکەیتەوە بە پێشەنگی سوارە چەکدارەکان ئەمجا خەلیفە لە ئەحەی حەوجۆشی پرسی ئاخۆ پەشیمانیت لە کردەوەکانی پێشوت ئەیژوتی تۆبم لای خوا کردووە ئەی میری مسلمانان ئەمجا فەرمانی دا ئاسنگەر هات و زنجیری دەست و پێوەندیان پچڕاند و ئازاد بوو فەرمانی بۆ دەرکرد بۆ بە پێشەنگی هێزی پۆلیسی سوارە ئەم جا ئامۆژگاری کرد پیاوێکی باش بێ ئەحیش دەستی خەلیفەی ماچ کرد ئەم جا پاداشتی خۆی وەرگرت ماوەیەکی زۆر لەو پایەدا مایەوە ئەم جا دایکی ئەحیش چووە سەردانی ژنی والی ژنی والی پێیوت سوپاس بۆ خوا کوڕەکەت بە سەلامەتی و لەش ساغی لە بەندی خانە ڕزگار بوو ئەی بۆچی هیچت نەکرد بۆ وەرگرتنەوە یاسەمین بۆ حەب زوڵم بە زازەی کوڕم ئەیژوتی پێی ئەڵێم ئەمجا هەستا و ڕۆیشت بۆ لای کوڕی خۆی سەیری کرد سەرخۆشە ئەمجا پێیوت کوڕە شیرینەکەم ژنی والی بۆ هۆی بەربوونت لە بەندی خانە ئەویش ئەوەندەی لە تۆ ئەوێت عەلادین خاڵداری بۆ بکوژیت و یاسەمین بهێنیتەوە بۆ حەب زوڵم بە زازەی کوڕی کوڕەکەی وتی هەر زۆر ئاسانە هەر ئەم شەو کاری بۆکەم ئەو شەوەیش یەکەم شەوی مانگی نوێ بوو خەلیفە وا ڕاهات بوو ئەو شەوە لای خات و زبێدە ئەمایەوە و کەنیزەکێک یان خزمەتکارێکی ئازادەکرد هەروەها جلی پاشایەتی ئەبرد و لەگەڵ تەزبیح و مستیلەی پاشایی لەسەر کورسێکدایەنا چرایەکی زێڕینی بوو سێ گۆی مرواری بە زنجیرێکەوە پێ هەڵواسرا بوو کە زۆر لای خەلیفە شیرین بوو خزمەتکارە خەساوەکانی لەو کورسیە ڕاسپارد و خۆیە کردە ژووری خاتو زبێدەی ژنیدا ئەحی حەوجۆش چاوەڕوان بوو تاکو نیوەشە و خەڵکی هەموو نووسن ئەنجا شمشێری لێ ڕاکێشا گرتی بەدەستە ڕاستیەوە مەقاشێکی درێژیشی بەدەستە چەپەوە بەرەو هۆڵی دانیشتنەکە ڕۆشت ئەم جا بە پلیکانەدا بۆ سەرەوە سێری کرد هەردوو خەساوەکە پرخیان دێ دەرمانی هۆشبەری کرد بە دەم و چاویاندا و جلوبەرگی شاهەنە و تەزبیح و مستی لە دەستڕۆکە و شتەکانی بە مەقاشەکە گرت و ڕای کێشایە سەرەوە بەرە و هەورەبانەکە چار نازدارەکەی خەلیفەیش ئەو شتانەی هەر بەو شەوە گەیاندە ماڵی ئەلادینی خاڵدار شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو خستە ناوێ و هەندێکی لای خۆی هێشتەوە ئەمجا خشتە مەڕمەڕەکەی خستەوە شوێنی خۆی ئەمجا چووە دەرەوە لە دڵی خۆی داوتی ئیدی چراکە خەمە بەردەمی خۆم و لەبەر ڕۆشنایەکەیدا ئەخۆمەوە ئەمجا بەرەو ماڵ بووە بەیانی ڕۆژی داات و خەلیفە چوە هۆڵەکە بۆ خۆگۆڕین بینی هەردوو خەساوەکە بێهۆشکراون کە سەیری کرد نەجبەکە و نەمستیلەکە و تەزبیحەکە نەچرا زێڕینەکە لە شوێنی خۆیان نەماون زۆر توڕە بوو جبە سوورە ڕقینەکەی پۆشی ڕۆشت و لە سەرای حکومڕان دانیشت وەزیر هاتە ژوور و کڕنوشی بۆ بردووتی خوا میری میران لە بەڵا بە دوورکە خەلیفەوتی وەزیرجان شەڕ و بەڵا سەڕێژی کرد وەزیری ژووتی چی ڕوویداوە چی ڕوویدا بوو خەلیفە بۆی جیڕایەوە جا کە لێ بۆ والی پەیدا بوو لەگەڵ ئەحەی حەوجۆشی دزان خەلیفەیان کە بەو تووڕەییە بینی خەلیفەش لێی پرسین ئەی میرخالیت هەواڵی بەغدا چییە ئەی ژووتی ئاسایش بەرکەماڵە پێیوت درۆکەی والیوتی بۆچی میری مسلمانان بەسەرهاتەکەی بۆ ئەویش گێڕایەوە ئەم جاوتی ئەوە فەرمانم پێتدا هەموو شتەکانم بۆ بدۆزیتەوە ئەی ژووتی گەورم سرکە کرمی لە خۆیەتی تۆیش دەوروبەرەکەت نەبێ کەس دەستی ناگاتە ئەو شوێنە خەلیفە ژووتی گەرە و شتانم بۆ پەیدا نەکەیتەوە کوژم ئەوی ژووتی پێش من ئەحەی حەوجۆشی دزان بکوژە چونکە پێشەنگی پۆلیسی سوارە نەبێ کەس خیانەت ناکە ئەحمد ڕاز بۆ بە خەلیفەی وت باوالی لێم خۆش بێ پەیمانە دەم بۆت بدۆزمەوە شوێن پێی دزەکاڵەگرم تاکۆی دۆزمەوە بەڵام دوو قازی و دوو شایەتم بدەرێ با لەگەڵم دابن چونکە ئەوەی ئەو دزیای کردووە نە لە خەلیفە و نە لە من ئەترسێ خەلیفەوتی چیت پێویستە بۆت ئامادەکرێ بەڵام ئەبێت پشکنین لە کۆشک و سەرای منەوە دەست پێ بکە دواتر وەزیر ئەمجا کۆشک و سەرای سەرۆکی شەستەکە ئەحەی حەوجۆشی دزان وتی قسەکە جوانە ڕەنگە ئەوەی ئەم کەتنەی داوە لە نێو کۆشکی خۆتاندا پەروەەردە بوو بێ یان یەکێک لە نزیکانت خەلیفەش سوێندی خوارد کە دزەکە هەر کەس بوو بێی کوژێ ئەگەر کوڕی خۆشی بێ ئەحمەد حەوجۆش فەرمانی وەرگرت کە بۆی هەیە هەڵکوتێتە سەر هەر ماڵێک بێوێ دواتر کەوتە کار و سێ تۆڵی بەدەستەوە بوو لە مس و ئاسن و پۆڵە کەوتە پشکنینی کۆشک و سەرای خەلیفە ئەمجا کۆشکی ئەبوو جعفەری وەزیر دواتر ماڵی سەرکردەی سوپا و جێگرانیان تا گەشتە ماڵی عەلادینی خاڵدار کە عەلادین گوێی لە دەنگە دەنگ بوو ڕۆشت و دەرگای دەرەوەی کردەوە والی بینی لێی پرسی چی بووە ئەی میرخالید ئەویش باسەکەی گیڕایەوە ئەلادینیش فەرمووی لێکردن وتی چی تایە ماڵی منیش بپشکنن والی وتی ببوورە ئێوە بێگەردن و خیانەتکار نین ئەلادینی ژووتی نەخێر ئەبێ پشکنین بکەن ئەم جاوالی و قازی و شایەتەکان چوونە ناو ماڵ و ئەحمەدی حەوجۆش لە پێشیانەوە ئەمجا بەرەو خشتی مەڕمەڕی هۆڵەکە چوون هەڵیدایە و بینیان لە ژێریدا شتێک ئەبریسکێتەوە ئەحمد وتی پەنا بەخوا ماشاءله لەوە چێ گەنجینەمان دۆزی بێتەوە واچم بزانم چی تایە قازی و شایەتەکان سەیری شوێنەکان کرد شتەکانی پاشای تێدا بوو ئەمجا راپۆرتێکان وەرکرد کە تەواویشتە زێڕەکانی پاشان لە ماڵی علادینی خاڵدار دۆزیوەتەوە هەریەکەیان مۆری خۆی لێدا ئەمجا فەرمان دەرکرا بەگرتنی علادینی خاڵدار ئەحمەدی حەوجۆر سامان و ماڵی زەوت کرد یاسەمینی ژنی دایە دەست دایکی خۆی وتی بیدەنە دەست خاتونی ژنی والی لە کاتێک داسکی پڕ بوو یاسەمینیان دایە دەست خاتونی ژنی والی کە حەب زڵم بە زازە یاسەمینی بینی نەخۆشیەکەی پەڕاند و چاک بووە هێندە دڵی خۆش بوو لە جێگەکەی هاتە دەر یاسەمین خەنجەرەکەی خۆی دەرهێناوتی نزیکم ببێتەوە تۆیش و خۆش مەکوژم دایکەکەی وتی جاکوڕی من بۆ کوژی یاسەمین وتی دێڵێ چۆن ئەبێژنی بە مێرد شوو بکاتەوە چۆن ڕێوی ئەچێتە جێگای شێر کە کوڕە ئەمەی بیست هێندەی تر نەخۆشی زۆری بۆ هێنا وازی لە جێگا و سەری نەهێنا ژنی والی وتی چۆن مۆڵە دەدەدەم ئاوا خەمی کوڕەکەم بکەی بە قورگمدا ئەبێت سوێ بکەم بە قورگتدا ئەلادینیش لە سێدارە بدرێ یاسەمین لە وەڵام داوتی من بە خۆشەویستی عەلادینەوە سەرەنێمەوە ژنی والی بۆی چوو هەرچی جل و بەرگێکی جوان بوو زێر و زیوی هەموو لەبەر داماڵی و بەرگە کۆنێکی شڕی کردەبەر ناردێ چێشخانە و کردێ کەنیزەکەی خۆی ئەمجا فەرمانی بە کەنیزەکانی چێشخانەدا داری پێبشکێنن پیازی پێپاک بکەن ئاگری پێ بکەنەوە یاسەمینی ژووتی هەموو سزایەکم لە بینینی کوڕەکەت پێ باشترە